إنهم ساء ما كانوا يعملون ئەوانە سوێندەکانی خۆیانیان کردووە بە قەڵغان بۆ پاراستنی خۆیان و بەو جۆرە ڕێ لە خەڵک ئەگرن کەوا ڕێگەی خوا بگرنە بەر بێگومان ئەمانە کارێکی خراپەکەن قاتلهم الله أنا يؤفكون کە ئەیان بینی لەش و لاریانت زۆر لا جوانە و ئەتخاتە سەر سوڕمان کە قسەیش ئەکەن قسەیان ئەبیسی و گوێی بۆ شل ئەکەی چونکە زمان لوس و قسە خۆشن لەبەر ئەوە کە هیچیان پێ نییە و بۆشن ئەڵێی تەختەن پاڵدراونەتەوە ئەوەندە بەدگومان و لەخۆ بەشکن هەر هاوارێ لە مەدینەوە بکرێ وا ئەزانن بۆ سەر ئەوانە چونکە موسڵمانان بە دوژمنی خۆیان ئەزانن ئەوانن دوژمن چونکە بە دیمەن لە گەڵتانن و لە ڕاستیدا دژتانن کەواتە خۆتیان لێ بپارێزە خوا بیانکوژێ چۆن لە ڕێی حەق و ڕاست لا ئەدرێن إن الله لا يهدي القوم الفاسقين بەش بە حاڵی ئەوان یەکسانە داوای لێخۆشبوونیان بۆ بکەی لە خوا یا داوای لێخۆشبوونیان بۆ نەکەی هەرگیز خوا لێیان خۆش نابێ بەڕاستی خوا هیدایەتی خێڵی فاسقان نادا ئەوانە ئەوانەن بە یارمەتیدەرە مەدینەییەکان ئەڵێن، پارە و دارایی خۆتان خەرج مەکەن لەسەر ئەو موسڵمانە مەککەییە کۆچ کردووە هەژارانەی لای پێغەمبەرن و بە دەوروبەریان، با لە برسانا بڵاوەی لێ بکەن و بەجێی بهێڵن. هەموو گەنجینەکانی ئاسمانەکان و زەوی هی خوان، بەڵام دووڕووەکان نەفامن و تێناگەن. دوڕوەکان ئەڵێن، ئەگەر لەم غەزایە گەڕاینەوە بۆ مەدینە، پیاوە خاوەن عیززەتەکان کە خۆمانین، زەلیلەکان کە گوایە پێغەمبەر و هاوڕێکانینی لەو شارە دەرەکەن، بەڵام خاوەن عیززەت ئەوان نین، عیززەت و زاڵ بوون و سەرکەوتن هەر بۆ خوا و پێغەمبەری خوا و موسڵمانانە، بەڵام دوڕوەکان نازانن خاوەن عیززەتی ڕاستی کێیە. لەو ڕۆزی داومان نەتێ و کردوومانە بە ڕۆزی بۆتان خەرج بکەن بۆ پاشەکەوتی ئەو دونیا بەر لەوەی نیشانەی مردنی یەکێکتان دەرکەوێ و ئەو کاتە بڵێ خوایە بۆچی ئاکامم دوا ناخەی بۆ ماوەیەکی نزیک تا لەم فرسەتەدا خێر و حەسەنات بکەم و یەکێ بم لە پیاوچاکان.